بەڵام ئێمە لە ڕادیۆی خاک و بە پێی بەرنامەیەک بڕیارماندا ئەو ئەرکە لە کۆڵ ئێوە بکەینەوە و خۆمان ئەو کتێبانەتان بۆ بخوێنینەوە و پێشکەشتانی بکەین بەمەش هەم ڕێگر نابێت لە ئەنجامدانی کارەکانتان و هەمەتوانن بە ئاسانی گوێبیستی ئەو کتێبانە بن. خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کەتێکتان شەد فەرموون لەگەڵ بەشی دووهەم لە ئاڵلقەی چل و شەش هەمین لە کتێبی هەنری کیسینگەر. ئیدارەی بوش لە هەوڵیدا بۆ بەدیهێنانی ئەم ئامانجە، کۆنگرەیەکی ئاشتیی پێشنیار کرد بۆ ڕۆژهەڵاتی ناوەڕاست کە ئەندامێتیی فراوان بێ، چونکە بە درێژایی سەردەمە درێژخایەنەکان مەرجەلەکەی ڕۆژهەڵاتی ناوەڕاست دەرفەتی ڕەخساندووە بۆ دەستێوەردان. ئەوەش زیاتر کاتێک بووە کە تەقینەوەیەک بۆ لایەنەکانی ڕوون کردۆتەوە تا چەندە خۆشیان و سنوورەکانیشیان پێویستیان بە هاوسەنگییەک هەیە لە نێوان تەنازولەکانیاندا بە هاوکاریی ئەو تەماشاکارانەی بایەخ بە مەسەلەکادەن. ڕەنگیشە کۆنگرەی ڕۆژهەڵاتی ناوەڕاست کە کۆڵن پاوڵی وەزیری دەرەوە بانگەشەی بۆ کرد بۆنەکەی بەستبێتەوە بە دەرفەتەکەوە، بەڵام بۆ ئەوەی ئەوە ڕووبدا ئەوەندە بەس نییە دەرفەتەکە زانراو بێ، بەڵکو ئەبێ سنوورەکانیشی بزانرێت. کۆنگرەیەکی ڕۆژهەڵاتی ناوەڕاست کە بنکەیەکی فراوانی هەبێ لەبارترین کۆڕنییە بۆ گەیشتن بە چارەسەری یەکجارەکی. بە گشتییش وڵاتەیەکگرتووەکان خۆی لەو ڕێگایە لاداوە چونکە پێکهاتەی ئەم جۆرە کۆنگرانە هەردەم ئارەزووی دوورخستنەوەی ئامریکا دەن. چونکە زۆربەی هەرە زۆری بەشدارە مەزەندەکراوەکانی کۆنگرەی پێشنیارکراو بێجگە لە ئیسرائیل واتە یەکێتی ئەوروپا و نەتەوەیەکگرتووەکان و ڕووسیا و وڵاتانی عەرەبی میانڕە و لایەنگری هەندێک دەستکاریکردنی پلانەکەی سعودیەکەن بۆ گەیشتن بە چارەسەری سەرتاسەری. بەڵام وڵاتە یەکگرتووەکان ئەگەر بە نابەدڵیش بێ پشتگیری لەو شێوازی دەستەواژەیە ئەکا کە لە بڕیارەکانی ئانجوومەنی ئاسایشدا بەکار دێت و داوای سنووری زامن کراو ئەکا. سنووری ساڵی هەزار و نۆ سەد و شەست و حەوت مەرج نییە، بەو شێوەیەش هەوڵدان بۆ چارەسەری سەرتاسەری ڕێک هاوکێشەی ئامریکا و ئیسرائیل دژی هەموو جیهان دروست ئەکا. کە ئەویش ئەو هاوکێشەیەیە جیهادکاران هەوڵەدەن پرۆپاگەندەی بۆ بکەن. کۆنگرەی گشتییش بە هەمان شێوە کۆڕێک نییە بۆ گەیشتن بە ڕێکەوتنێک سەبارەت بە هەر شتێک پەیوەندی بە ڕێکەوتنی سەرتاسەریەوە هەبێ، چونکە ئیسرائیل وەک کاردانەوە هەڵوێستێکی ڕەق وەرەگرێ بەرامبەر بەرهەڵستییەکی خاوەن پانوپۆڕ. بەشدارە عەرەبە میانڕەوەکانیش لەژێر گوشاری هاوڕێ ڕادیکاڵەکانیاندا هەڵوێستەکانیان ناگۆڕن. بۆیە وڵاتەیەکگرتووەکان هەردەم سوور بووە لەسەرەوەی کۆنگرە گشتیە پێشوەختەکان تەنها ڕەمزی بن. هەر بۆیەش کۆنگرەی جنیڤا لە حەفتاکاندا تەنها یەک دانیشتن بۆ تەواوی ئەندامەکانی بەسترا. دواتر لە کۆڕبەستنی جیاجیادا ئەو دانوستانانە ئەنجامدران کە دوو ڕێکەوتنامەی لێکدابڕینی هێزەکان و دوو ڕێکەوتنامەی سیاسیان لێکەوتەوە و بە ڕێکەوتنی ئاشتی لەگەڵ میسردا بە چڵەپۆپە گەیشتن. کۆنگرەی مەدریدی ساڵی 1991یش ڕێکەوتنێکی لێکەوتەوە لە نێوان ئیسرائیل و ڕێکخراوی ڕزگاریخوازی فەلەستین کە لە ئۆسلۆ و بە چاودێری نەرویج دانوستانی لەبارەوە کرا بەبێ هیچ ئاماژەدانێک بە کۆبوونەوە بنەڕەتیەکە. لە کاتێکیشدا شازادە عەبدوڵڵا شایستەی ستایشە لە پای بۆ ئەو بانگەشەیەی سەبارەت بە ئارەزووی پەسەندکردنی ئیسرائیل لە پەنای چەند مەرجێکدا، بەڵام کەرەسەکانی پلانەکەی سەعودیە بە خۆڕسک تاکلایەنەیە. چونکە ئەوەی لە ئیسرائیل داوا ئەکرێ تەنازول کردنە لە زەوی کە ئەوە کارێکی هەستپێکراوە و هەڵناوەشێتەوە و وڵاتانی عەرەبیش لە بەرامبەردا ئاسایی کردنەوە و ددان پێدانان ئەخەنە ڕوو کە ئەمان دەروونین و ئەکرێ هەڵوەشێنرێنەوە. ناوەرۆکی ئەو ئاسایی کردنەوەیەش هەرگیز پێناسە نەکراوە. هەروەک سەرکردەکانی فەلەستین لە بارێکدا نین بتوانن ڕێکەوتنێکی گرنگ گرێ بدەن، چونکە هیچ فەلەستینیەک نییە ئارەزووی ئەوە بکە دەستبەرداری مافی گەڕانەوەی فەلەستینیەکان بێ بۆ ئیسرائیل، ئەوەش لە دووتوێی خۆیدا ڕێگەچارەی ڕاماڵینی دیمۆگرافیانەی ئیسرائیل یان لەناوبردنی هەڵەگرێ. بۆچوونێکی باو هەیە کە وتووێژەکانی کامپ دەیڤد بە نموونە ئەهێنێتەوە کە تیایاندا ئیسرائیل پێشنیاری ئەوەی کرد واز لە سەدا نەوەدی کەناری ڕۆژاوا بهێنێ، پاشتریش وتووێژەکانی تابا کە تیایاندا ئەو ڕێژەی بەرز کردەوە بۆ لە سەدا نەوەد و شەش. ئەوەش وەک بەڵگەیەک لەسەرەوەی پلانەکەی سعودیە زۆر شتێکی دوور نییە. پێشنیارەکەی ئیسرائیل کە هەڵوێستی کەمینەی ناو ئیسرائیل بوو هەر وەک عەرەفات پێی قایل نەبوو، پشتی بەو گریمانە ئەبەست کە تەنازولی گەورە لە خاک چوارچێوەی دەروونی ئەگۆڕێت و پێکەوە ژیانێکی ڕاستەقینەی لێ ئەکەوێتەوە. ناکرێ دوای تەنها چەند مانگێکیش بەسەر کردە خۆکوژیەکاندا زیندوو بکرێتەوە. ڕوویش نادا تەنها لە کۆتایی ماوەیەکی زۆری پێکەوە ژیاندا نەبێ، ئەویش ئەگەر ڕووبدا. ئایە بەسەر هەموو ئەوانەوە ئەرکی وڵاتە یەکگرتووەکان یان هەر کۆدەنگییەکی نێودەوڵەتی ئەوەیە کە هەوڵ بدا بۆ چارەسەری یەکجارەکی؟ هەتا ئەگەر وەک هەندێک ئەڵێن ئەو چارەسەرە بۆ ڕزگارکردنی ئیسرائیل بێ لە ستراتیژێک کە دوژمنەکانی دوو بەرابەر زیاتر ئەکا و هەڵوێستی ئامریکا لە ناو جیهانی ئیسلامیدا لاوازەکا. سەپاندنی پلانەکەی سعودیە جیهانی عەرەبی قایل ناکات، وڵاتە یەکگرتووەکان بەوە دڵی جیهانی ئیسلامی بەلای پێشنیارە دیپلۆماسییەکاندا ڕاکێشێ کە ئەو پێشنیارانە لەسەر مەزەندەکردنی ڕێگا چارە بەردەستەکان بیناکرابن. چونکە هەر شتێکی سەپێنراو وەها سەیرەکرێ کە لە ڕێی خەباتی ئیسلامییەوە بەدەستهێنراوە، کە ئەوە هاندەری هەموو دەستە جیهادکارەکانی تری سەرلەبەری جیهانە و وایان لێئەکا دواتر داوای لەناوبردنی ئیسرائیل کەن. ئەم بەڕواڵەت تەنازولەیش یارمەتی سالکردە میانڕەوەکانی عەرەب نادا. چونکە ئیسلامی جیهادکارانە گوڕوتین پەیدا ئەکا و هەڵوێستی سەرکردە میانڕەوەکانی عەرەب بەردەوام پاشەکشە ئەکا، جەنگی دژە تیرۆری ئامریکاش بە ڕاددەیەکی ترسناک لاواز ئەکا. سەپاندن لە ڕووی دەروونییەوە پشتی ئیسرائیل ئەشکێنێ، چونکە ئیسرائیل لە ژێر گوشاری ئامریکادا کە بەرەنگاری ناکرێ و دوای ئەوەی دەست لە هەموو ئۆردوگاکان هەڵ ئەگرێت و قودس دابەش ئەکرێ، بە سنوورێکەوە لەم ماوەی ڕاپەڕینە دەرەچێ هیچ زامن نییە. لە کاتێکدا هیچ گەرەنتییەکی نابێ کە عەرەب بۆ ماوەیەکی درێژ لە گۆڕینەوەدا بەردەوام بن لەگەڵیدا. ئەوەش ئیسرائیل ئەکاتە دەوڵەتێکی پاشکۆی ئەمریکا و لە هەموو قەیرانێکدا پشت بە کۆمەکی سەربازیی ئەمریکا ئەبەستێ لە ڕێی ڕێکەوتننامەیەکی سەربازییەوە کە لە دژی کردە خۆکوژییەکان هیچ سوودێکی نابێ. ئەوەش بێگومان هەڵچوونێکی لەناو کۆمەڵگای ئیسرائیلیدا لێ ئەکەوێتەوە کە هەموو بڕوایەکی ئەو کۆمەڵگایە بە پاشەڕۆژ ئەکوژێ. بەدەر لەوەی لە هەر لەحزەیەکی بێ هیواییدا ڕاپرسییەکان چ ئەنجامێک ئەخەنە ڕوو. ئەمیش بۆ خۆی تەمای ئەوە ئەخاتە بەردەم ئەو کەسانەی ناو جیهانی عەرەب کە وەک قۆناغێکی کاتی سەر ڕێگای لەناوبردنی ئیسرائیل سەیری ڕێکەوتنەکە ئەکەن. کاریگەری ئەمریکا و هەروەها هاوپەیمانە ئەوروپاییەکانیشی تا ئەوەندەی دەستپێشخەرییە دیپلۆماسییەکان وەها سەیر بکرێن کە دەرەنجامی هەڵبژاردنێکی ئازادانەن نەک تیرۆریزم و گوشاری تری وەک ئابڵۆقەی نەوتی تا ئەوەندە بەهێزترە بن. ئەبێ ستراتیژی ئەمریکا لەسەر ئەوە بینا بکرێ کە گۆڕانکاری لەو لێکدانەوانەدا بێنێتە گۆڕێ کە ڕەوشەکەیان گەیاندۆتە ئەم ڕێگە داخراوەی ئێستای. نەک گۆڕانکاری لەو پلانی سەر کاغەزەی هەمان حیکمەتی کلاسیکی ئەگەڕێنێتەوە. ئەبێ وڵاتە یەکگرتووەکان پێ لەسەر ستراتیژێک دابگرێ کە ڕەنگدانەوەی ئەو ڕاستییە بنەڕەتییە بێ کە ڕێگرتنەبەر بەرەو ڕێکەوتن بە چەند قۆناغێک نەبێ ناکرێ. هەوڵی ئاشتی یەکجارەکیش هەروا بە شێوەیەکی ڕووت و قووت تەقینەوەیەکی تر مسۆگەرەکە. لەم قۆناغەی قەیرانی ڕۆژهەڵاتی ناوەڕاستدا تەحەدای بنەڕەتی لە دانانی چوارچێوەیەکدایە بۆ پێکەوەژیانی هەردوولا تا هەردوو لایەنەکە، تەنها ئەو کاتەش ئەتوانرێ مامەڵەیەکی دروستی گرفتە درێژخایەنەکانی لەمەڕ ئاشتی و سنووری کۆتایی بکرێ. ئەبێ وڵاتانی میانڕەوی عەرەب ئەوە بزانن کە وڵاتەیەکگرتووەکان ناتوانێ ئەوپەڕی داواکارییانەکانیان بێنێتە دی، بەڵام هەموو هەوڵێکی ئەخاتەگەڕ بۆ بەدیهێنانی پتر لەوەی بەبێ نێوەنگیری ئامریکا چاوەڕێیەکەن. ئەبێ ئیسرائیلیش بەوە قایل بێ کە ئەم بارەی ئێستا ناتوانرێ وەک خۆی بهێڵرێتەوە. هەوڵی ڕێکەوتنی سەرتاپاگیر هاوتای ئەو تەنگژە درێژخایەنەیە، کە تیایدا ئیسرائیلی نائومێد هەوڵی ئەوە ئەدا دراوسێ عەرەبەکانی هێندە لاواز بکا کە چیتر مەرجەکانی ململانێکە پەیوەندیان بە ڕەوشەکەوە نەمێنێ کە تێرۆرستە عەرەبەکانیش تیایدا هەوڵی لاوازکردنی یەکانگیری ئیسرائیلەدەن لە کاتێکیشدا دەرگا لە بەردەم گەیشتن بە ڕێکەوتنی یەکجارەکی بە واڵایی ئەهێڵرێتەوە ستراتیژێک کە لەم قۆناغەدا لە توانادابێ کارکردە بۆ وەدیهێنانی پێکەوە ژیان بە مەرجێک ئاشتی یەکجارەکی بکەوێتە قۆناغی دواتر و دوای ماوەیەکی دەستنیشانکرا و کە تایدا هەلومەرجێکی نوێ لای هەردوولا دێتە ئاراوە. بۆ جوانترکردنی ژەبێ ئەم ڕێکەوتنەکاتییە دەوڵەتێکی فەلەستینی لەگەڵ خۆیدا بهێنێ کە خاکەکەی زۆر لەو خاکە فراوانتر بێ کە ئێستا لەژێر ڕکێفی دەسەڵاتی فەلەستینیدایە، هەرچەندە ئەم سنوورەی ئێستا سنووری ساڵی هەزار و نۆ سەد و شەست و حەوت ە. هەروەها ئەم دەوڵەتە پێکەوە گرێدرا و یەکگرتوو بێ کە ئەوەش زۆر لەو خاڵی پشکنینانەی ئیسرائیل لا ئەبا کە سووکایەتی بە کەرامەتی فەلەستینیەکان و ڕێز لە خۆگرتنیان ئەکەن. ئەبێ سنوورێکیش بۆ نیشتەجێکردنە نوێیەکانی ئیسرائیل دابنێ لەگەڵ ئازادکردنی ئەو ئۆردوگایانەی هەن لە نێوان چۆڵکردن و مانەوەدا لە ژێر سایەی دەسەڵاتی فەلەستینیدا. هەرەمەش دوا تەنازولە کە لە بارودۆخی ئێستادا لە توانای ئیسرائیلدا بێ، هەروەک هەنگاوێکی مەزنی فەلەستینیەکانیش ئەبێ بەرەو پێشەوە. سەبارەت بە ناوچەی نێوان سنوری دەوڵەتی فەلەستین و سنوری هەزار و نۆ سەد و شەست و حەوت ەوە کردنی بە ناوچەیەکی بێ لایەنی خاوەن تایبەتمەندیەکی تایبەتی شایستەی توێژینەوە و بەدواداچونە. لەبەرامبەردا ئەبێ فەلەستینیەکان ڕاگەیاندنی دوژمنکارانەیان ڕابگرن و واز لە بنکە تێرۆرستیەکان بهێنن و کۆتایی بە هێرشە تێرۆرستیەکانیان بۆ سەر ناوچە ئیسرائیلەکان بهێنن بۆ وەدیهێنانی ئەوەش ئەبێ دەسەڵاتی فەلەستینی بە شێوازێک خۆی بنیات بنێتەوە کە متمانە بە تواناکانی بکرێ لە بواری پابەندبوون بەو ئیلتیزامانەی لەسەرێتی، هەروەها دەوڵەتێک دابمەزرێنێ کە لەسەر بنەماکانی دیموکراسی و نوێنەرایەتی کار بکا. ڕێکەوتنێکی کاتی لەم شێوەیە تاکە دەرەنجامێکە ئێستا دەرفەتی ئەوە هەبێ بە خێراییەکی ڕێژەیی دانوستانی لەبارەوە بکرێت و بۆ ماوەیەکیش ئەو دانوستانە خۆی بگرێ. چونکە هاوسەنگییەکی تێدایە سەبارەت بە تەنازولەکانی هەردوو لایەن و چوارچێوەیەکیش فەراهەمەکا بۆ تاقیکردنەوەی تواناکانی پێکەوەژیان، هەروەک ڕەنگە ڕێکەوتنێکی سەرتاپاگیری لێبکەوێتەوە. بەو شێوەیەش ئەکرێ کۆنگرەی پێشنیارکراو ڕۆڵێکی سوودمەند بگێڕێ ئەگەر کار بە دابەشکردنی کار بکا. وڵاتە یەکگرتووەکان ڕۆڵی نێوەندی سەرەکی بگێڕێ لە دانوستاندا سەبارەت بە ڕێکەوتنێکی کاتی کە بە ڕاگەیاندنێکی گشتی لەبارەی ئامانجە سەرتاپە گیرەکان تۆکمە بکرێ، هەروەها پەیوەندی لە نێوانی ڕێکەوتنی کاتی و ڕێکەوتنی سەرتاپە گیردا دروست بکا. هاوپەیمانە ئەوروپاییەکانیشمان ئەتوانن بەوە هاوکاریمان بکەن کە پلانە زۆرەکانی خۆیان کە لە ڕێیانەوە هەوڵی باشکردنی هەڵوێستی جیهانی عەرەبییەکەن هەڵپەسێرن کە لە ڕاستیدا هەوڵەکانیان ئەو جیهانە بەهۆی پێشخستنی مەزەندە لە توانادا نەهاتوونەتەکایەوە ڕادیکاڵترەکەن بەهۆی ئەوەوە کە هەردوولا زۆر بێ متمانەن بە یەکتری ئیسرائیل بە وشەی دەسەڵاتی ئێستای فەلەستین قایل نابێت بەڵام بەو پێیەی بۆ ئیسرائیل نەهاتووە ناوی ئەو سەرکردانە دیاری بکا کە لەگەڵیان ئەچێتە دانوستانەوە، ئەبێ وڵاتانی عەرەبی بەشدار لە کۆنگرەکەدا بەرپرسیارێتی عەرەفات لە ئەستۆی خۆیان بگرن، ئەبێت گەرەنتی ئەوە بدەن کە دەسەڵاتی فەلەستین پابەند دەبێت و ئاسانکاری بۆ دانوستانەکان ئەکا. ئەوروپا و نەتەوە یەکگرتووەکان بە پشکی وڵاتە یەکگرتووەکان ئەتوانن پابەندییەکی نێودەوڵەتی بهێننە ئاراوە سەبارەت بە ڕۆڵگێڕان لە دامەزراندنی قەوارەیەکی فەلەستینی قابیلی مانەوەدا، سەرەتا لە سایەی ڕێککەوتنی کاتیدا، دواتریش پاش گەیشتن بە ڕێککەوتنی یەکجارەکی. ئەو پابەندییەش پێویستی بە ئاستێک لە هاوکاری هەیە کە لە سایەی کۆمەڵێک دامەزراوەی نوێدا نەبێ کاران نەبێ. ئەو دامەزراوانەش یان کۆنگرە یان هەر لقە گرووپێک کە لە کۆنگرە بووبێتەوە ئەتوانن ڕۆڵی سەرەکی لە دامەزراندنیاندا بگێڕن. ئەبێ پێوەرەکانی ڕاکێشانی کۆمەکی نێودەوڵەتیش ئەو خاڵانە لەخۆ بگرن کە دەسەڵاتی ئێستای فەلەستین نییەتی. پابەندبوون بە ئەنجوومەنێکی یاسادانانی لێپرسراو لە دیاریکردنی بەرپرسەکان و بونیادێکی ئیداری باڵاتر لە گەندەڵی و سیستەمێکی یاسایی. بەم شێوەیە کۆنگرە ئەتوانێ ڕۆڵ لە دامەزراندنی دەسەڵاتێکی فەلەستینیدا بگێڕێ کە باشتر بتوانرێ ڕەفتارەکانی پێشبینی بکرێ و توانای زیاتری هەبێ لە دامەزراندنی پەیوەندی و هاوکاری ڕاستەقینەدا. ئەشێ دەرەنجامەکەش ماوەیەک بهێنێتە ئاراوە کە ئەگەری زۆری هەبێ لەمیانەیدا و لە سایەی هەلومەرجێکدا کە کەمتر بە ڕق و کینە و خوێنڕشتن سواغ درابێت و لەلایەن سەرکردە گەلێکەوە کە جەنگەکانی ڕابردوو مێشکی کەمتر داگیرکردوون هەنگاوی کۆتایی بەرەو ڕێکەوتنێکی سەرتاپاگیر بنرێ. خۆشەویستانم لە ماوەی ڕابروودا و لە دەنگی خاکەوە بەشی دووهەممان لە ئاڵلقەی چلوشەش هەمین لە کتێبی هەرلیکی سنگەر پێشکەشکردن.